لە ناکاوێکدا ڕاستکۆڵنیکۆف هاتەوە سەر خۆی و بێدەنگ بوو وتی مەحاڵە ئەو زەماوەندە سەر بگرێ باشە تۆ چیەکەی بۆیس کە سەر نەگرێ ناهێڵیت بە چ هەقێک ئەتوانی لای خۆتەوە بە چ بەڵێنە قایلیان بکەیت تا و هەقت بدەنێ کە خوێندنە تەواو کرد و چوویتە سەرکار هەموو چارە نووس و ئایندەی خۆت بۆ ئەوان تەرخانەکەی ئەم قسانەمان زۆر بیستووە قسەی بێناوەڕۆکن ئێستا چۆن؟ ئەبێت هەر ئێستا کارێک بکەیت تێگەیت بەڵام تۆ ئەتوانی چی بکەیت تۆ باری بەسەریانەوە و گیرفانیان هەڵەتەکێنیت ئەوان ئەم پارەیە لەسەر سەد ڕۆبلی خانە نشینەکان وەرەگرن یان لە سفیدری گایلۆڤی قەرزەکەن تۆیش ئەی ملیۆنێری ئایندە و ئەی ئەو خودایی کە چارە نووسی ئەوانت لە نێو مشتدایە چۆن ئەمانە لە دەست ئەی خوشکت چاک بیر بکەوە تا دە ساڵی دی یا هەر لەم دە ساڵەدا خوشکت چی لێ دێ ها تێگەشتیت ڕاست کۆڵنییکۆف بەم پرسیارانە ئازاری خۆیدا و وەک چێژیشی لێوەربگرێ وا بوو وەلێ هەموو ئەم پرسیارانە تازە و کتوپڕ نەبوون بەڵکو و کۆن و بێزارکەر و دێرین بوون ماوەیەک بۆمانە ئازاریان ئەدایە و بە تەواوی دڵیان ئەپروان دەمێک بوو ئەو خەمانە لە دەروونی دا ڕیشیان داکوتابوو گەورە ئەبوون بە سەریەکدا کەڵەکە ئەبوون و لەم دواییەشدا ئیدی پێگەیشتبوون و خەست ببوونەوە بە جۆرێکی ترسناک ببوونە پرسیار گەلێکی سەیر و دڵ و عەقڵی ئەویان ئازارەدا و سەرسەختانە داوای وەڵامیانە کرد وا ئێستایش نامەکەی دایکی وەک هەورە بروسکە بەسەریدا کێشا ئەوە دەرکەوت کە ئێستا تەنیا خەم و خەفەت خواردن بێ سوودە و دەردی بێ دەرمانە و چەند و چوونی تەنیا دەربارەی پرسیارە بێوەڵامەکان ئیدی بە دەرد ناخوات ئەبێت کارێکی بۆ بکرێ هەرچەندە زووتریش بکرێت چاکترە بە هەر نرخێک بۆ پێویستە بڕیارێک بدرێ هەر جۆرە بڕیارێک بێت و یان لە پرا بە توڕێەوە هاواری کردوتی یان بە یەکجاری پشت لە ژیانەکەم وە خۆی گوێڕایەڵی چارەنووسە بم و بۆ هەمیشە قبوڵیەکەم هەموو جۆرە هەقێکی هەوڵدان و ژیان و خۆشەویستی لە خۆمدا کوژم لە پرێکدا پرسیارەکەی مارمیلادۆڤی هاتەوە یادوتی تێگەیت بەڕێزجان یانی چی ئەگەر نەتوانیت ڕوو لە شوێنێک بکەیت چونکە پێویستە هەموو کەسێک بتوانێت هیچ نەبێت ڕوو لە شوێنێک بکە لە پرێکدا ڕاست کۆڵنییکۆف تەزوێکی پیاداهات بیرۆکەیەک هەمان بیرۆکەی دوێنێ دیسان لەسەری دایەوە وەێ بەلایەوە ئەوە سیر نەبوو چونکە ئەیزانی پێشتریش هەستی بەوە کردبوو کە ئەم بیرۆکەیە جارێکی تر سەری لێ ئەداتەوە، خۆیشی هەر لە چاوەڕێ بوو. بێجگە لەوە بیرۆکەکە هیچ پەیوەندییەکی بە دوێنێوە نییە. وەلێ جیاوازییەکە ئەوەیە کە مانگێک پێشتر و تەنانەت تا دوێنێش بیرۆکەکە بێجگە لە ئارەزووێک زیاتر هیچی تر نەبوو. کەچی ئێستا؟ ئێستا وەک ئارەزووێک دەرنەکەوت، بەڵکو بە شێوەیەکی تازە و ترسناک و تەواو نادیار خۆی نیشاندا. خۆیشی ئەمەی باشە زانی لە پراشە پۆلی خوێن لە سەریدا جۆشی خوارد و بەرچاوی ڕەش بوو بە پەلە ڕووی وەرجێڕا بە دوای شتێکدا ئەگەڕا حەزی کردا بنیشێت بە دوای سەکۆیەکدا وێڵ بوو لەو کاتەدا بە شەقامی کافدا تێپەڕی لە دووری سەد مەترێکەوە سەکۆیەکی بینی تا توانی هەنگاوەکانی فراوانتر کرد بەڵام لە ڕێگاکەیدا پێشاتێکی بچووک بۆ چەند چرکە ساتێک تێگڕای سەرنجی بۆ خۆی ڕاکێشا. کە بە دوای سەکۆکە داگەڕا لە بەرامبەریدا نزیکەی بیست هەنگاوێک لەو بەریەوە ژنێکی ڕێبواری بینی لە سەرەتادا هیچ سەرنجی ڕانەکێشا هەر وەک شتەکانی تری بەرامبەری کە دیار بوون و ئەم سەرنجی نادان زۆر جار ئەوەی بەسەر هاتبوو کە لە گەڕانەوەیدا بۆ ماڵەوە هەرگیز ئەوەی لە یاد نەمابێ کە لە کام لاوە هاتۆتەوە لە سەر ئەم ڕەوشە ڕاهاتبوو وەلێ لە ژنە ڕێبوارەکەدا شتێکی سەرسوڕهێن و تایبەت خۆی حەشار دابوو کە لە یەکەم بینینیدا بەرچاوە کەوت و وردە وردە بە سەختی سەرنجی بۆ لای خۆی ڕاکێشا لە پێشدا بێ دەربەست و تەنانەت بێ مەیلانە تەماشای کرد و پاشان زیاتر و زیاتر بەرە و لای کشە لە پراویستی بزانێ چی لەو ژنەدایە کە هێندە سەر سڕهێنە وا دەرەکەوت کچێکی زۆر جوان بێ لەم گەرمایەدا بە قژی پەخشانە و بێ چەتر و دەستکێش لە حاڵێکدا بە جۆرێکی پێکەنین هێنەر دەستی ڕائەتەکاند و بەڕێ دەئەڕۆیشت. کراسێکی ئاوریشمینی ناسکی وای لەبەر دابوو کە ئەویش بۆ خۆی وەک شتێکی سەیر ئەهاتە بەر چاو. دوگمەی کراسەکەی بە حاڵە حاڵ داخرابوون و. لە پشتەوە لە دەوری کەمەریدا لەو جێگایەو کە داوێن دەست پێکا کڵیشێکی تیا بوو. یەکێک لە دوگمەکان تەواو شل بووە و تەکانی خوارد. دەسماڵێکی بچووکی بە گەردنە ڕووتەکەیەوە ئاڵاندبوو کە بە لار و گەوێڕی بەستبووی. زیاد لە هەموو ئەمانە، کیژەکە هەنگاوی ناجۆری ئەنا و پێی هەڵەکەوت و سەرسمیەدا. ئەم پێکگەیشتنە سەرەنجام هەموو هەست و کون پشکنی ڕاستکۆڵنییکۆفی بزوان ڕێک لە پاڵ سەکۆکەدا بە کچەکە گەیشت و لە کچەکە هەر ئەوەندەی لە سەکۆکە نزیکەوتەوە بێ سێود و خۆی دایە سەر لایەکیدا و سەری بە پشتەکەیەوە نا گوایە لەبەرەوەی زۆر ماندوو بووە چاوی نوقان. ڕاستکۆڵنییکۆف کە بە جوانی لێ ڕامە زووزانی تەواو مەستە. بینینی ئەم دیمەنە زۆر سیر و سەمەرە ئەهاتە بەرچاو تەنانەت ڕاستکۆڵنییکۆف بیری کردەوە نەوەک بە هەڵەدا چوو بێ. لە بەرامبەریدا دەم و چاوێکی سپی قژ زەرد ورد و قەشەنگ و بێنیهایەت جوان تەمەنی شانزە ساڵ، یا پانزە ساڵ ئەینواند و کەمێک ڕووی خوێن تێزا و تا ڕادەیەک ئاوساوی پێوە دیار بوو وەک ئەوەی کچە ئاگای لە هیچ نەمابێ قاچی نایە سەر قاچی و لە ڕادە بەدەر ئەندامی لەشی دەرکەوتن هەموو جوڵە و بزاوتێکی ئەویان دەرەخست کە هیچ ئاگای لەوە نەماوە لەسەر شقامێکدایە ڕاستکۆڵنییکۆف دانەنیشت بەڵام خەیاڵی ڕۆشتنیشی نەبوو بە سەر سوڕناویە و بەرامبەری وەستا هەمیشە ئەم شەقامە لە دەشتێکی چۆڵچووە و بە تایبەتی ئێستا لەم سەعات دووی پاش نیۆڕۆ گەرمەدا کەسی تیانەبوو لەگەڵ ئەمەیشدا کەمێک دوورتر لەمان بە پانزە هەنگاوێک پیاوێک لە کەناری شەقامەکەدا وەستا بوو لە هەڵسوکەوتیدا بە چاکی هەست بەوە کرا کە ئەویش ئەیەوێ بۆ مەبەستێک لە کچەکە نزیک بێتەوە زۆر لەوە ئەچوو ئەویش کچەکەی لە دوورەوە دیبێت و کەوتبێتە دوای وەلێ ڕاسکۆڵنیکۆف لێی تێکدا. پیاوەکە بە تووڕەییەوە تەماشای ڕاسکۆڵنیکۆفیە کرد، ئەگەرچی ئەیویست ئەم پێی نەزانێ، کێچ کەوتبووە کەوڵی و هەر چاوەڕێی ئەوە بوو ئەم شڕە پۆشە بەڵایە دوور بکەوێتەوە و نۆرە بگاتە سەر ئەو. مەبەستەکە ڕوون و ئاشکرا بوو. تەمەنی پیاوەکە لە دەوری سی ساڵاندا بوو، لەشپڕ، قەڵەو، سوور و سپی بوو. ڕاستکۆڵنییکۆف ڕق بە تەواوی ئەوکی گرت و لە پڕێکداویستی هەرچۆنێک بووە سوکایەتێک بەم هەرزە چەور و نەرمە بکە کەمێک چەکەی بەجێهێشت و بەرەو پیاوەکە چوو مستە کۆڵەی ئامادە و لە ڕقا دەمی کەفی کرد بوو پێکەنی و هاواری لێکردوتی هاسفیدری گایلۆف لێرە چیەکەی پیاوەکە ناوچوی دابەیەکدا و بەسەر سوورماویەکی لوت بەرزانە و دەنگێکی زبرە و پرسی یعنی چی؟ ڕاست کۆلنیکۆڤتی یعنی بڕۆ و وێڵ بە سفیدری گایلۆڤتی چەند لە خۆت ڕابینی سەگ. ئەمەی وت و قامچەکەی بەرز کردەوە. ڕاسکۆڵنیکۆف بێ ئەوەی بیر لەوە بکاتەوە کە پیاوەکە بە ئاسانی دەرەقەتی دوانی وەک ئەم دێ، دایە بەر مشتەکۆڵە و خۆی دا بەسەریدا، لەو کاتەدا یەکێک لە پشتەوە تون گرتی. پاسەوانێک کەوتە بەینیانە وتی. بەسە بەڕێزان، لە شوێنی گشتیدا پێکداهەڵمەپرژێن. چیتان ئەوێ؟ کە لە بەرگەشڕەکەی ڕاسکۆڵنیکۆفی ڕوانی، بە ئاوازێکی جددی وتی، تۆ کێیت؟ ڕاسکۆڵنیکۆف باش لێی ڕاما، لە بەرامبەریدا ڕووی سەربازێکی ئازای بینی کە سمێڵ و ڕیشی بەلای لاجانگیدا سپی بوون و ڕوانینێکی لێزانی هەبوو، زوو دەستی گرت و بە دەنگی بەرز وتی، من پێویستم بە تۆیە من ڕاستکۆڵنییکۆفم کۆنە خوێنکاری زانکۆم پاشان ڕووی تێکردوتی ئەبێت تۆیش بیزانیت وەرە باش تێکت پیشان بدەم بەدەم قسەکانەوە دەستی پاسەوانەکەی گرت و بەرە و لای سەکۆکەی هێنا وتی وەرە تەماشای بکە تەواو سەرخۆشە ئێستا بەم شەقامەتدا تێپەڕی کێ سوزانی کێیە بەڵام لە وناچێکەوە پیشەی بێ زیاتر شیمانەی ئەوەی هەیە کە سەرخۆشیان کردبێت و فریویان دابێ یەکەم جارە تێگەیت هەر بەم حاڵە و بەرەڵیان کردوتە ناو کوچە و کۆڵان بڕوانە چۆن کراسەکەی دراوە بڕوانە چۆنیان لەبەر کردووە ئاخر خۆی لەبەری نەکردووە و ئەوان جلیان لەبەر کردووە بێ لەوە دەستێکی نەشارەزا دەستی پیاو لەبەری کردووە ئەوە دیارە ئێستا لەوێ بڕوانە ئەو پیاوەی خۆی بە کەشخا زانێت و ویستم بێکوتم من نایناسم و یەکەم جارە بیبینم وەلێ ئەو کە ئەم کچە مەست و بێهۆش و گۆشەی لە ڕێگادابینی حەزی لێ کرد و زۆری ئارەزولێیە لێی نزیک بکەوێتەوە چونکە لەو حاڵێشدایە بیفڕێنێ و بۆ لایەکی بەرێ بێگومان وایە باوەڕ بکە من هەڵە نیم من خۆم بینیم چۆن چاودێری کچەکەی کرد و چاوی لێکەلان ئاخست بەڵام من ڕێم لێگرتووە ئێستا هەر چاوەڕێ ئەوەیە من بڕۆم بڕوانە کەمێک دوورکەوتەوە وەگەوەی خۆی بە پێچانەوەی جگەرەکەیەوە سەرقال بکە چی بکەین تاکچەکەی نەدەینێ چۆن کچەکە ببینەوە ماڵەکەی بیری لێ بکەرەوە پاسەوانەکە زوو لە هەموو شتەکان گەیشت هەڵبەتە لە وەستانی کابرای قەڵەویش ئەی کچەکە پاسەوانەکە بەسەر کچەکەدا چەمایە و لەنزیکەوە لێ ڕوانی سەوزێکی ڕاستگویانە لە ڕوویدا دەرکەوت و بەدەم سەر ڕاوەشاندنەوتی ئاخ حەیف هشتا زۆر مناڵە ڕاستە فریویان داوە پاشان بانگی کچەکەی کردوتی خانم گوێ بگرە ماڵتان لەکوێیە کچەکە چاوە ماندوو مەستەکانی کردەوە و لەسەر خۆ لەوانەی ڕوانی کە پرسیاریان لێ کرد بەدەست دەریکردن ڕاست کۆڵنییکۆڤوتی گوێ بگرە وەرە لەو کاتەدا گیرفانی خۆی گەڕا و بیست کۆپێکی دۆزیەوە و دەریهێنا وەرە بیگرە سواری گالیسکەیەکی بکە و پێی بڵێ بیگەێنێتە ماڵەوەیان وەلێ ئەبێت ناونیشانی ماڵەکە بزانین پاسەوانەکە پارەکەی وەرگرت و دیسان دەستی پێکردەوتی کچی باش ها کچی باش هەرێستا گالیسکەیەکت بۆ گرم و خۆم دەگەێنم بۆ کوێ فەرموویت ها ماڵتان لەکوێیە کچە دیسان دەستی ڕاوەشاند و وتی، بڕۆ، وازم لێ بێنە. پاسەوانەکە وتی، ئای ئای، ئەمە باش نییە، کچی باش، شەرمەزارییە، چ شەرمەزارییەک! دیسان لە ڕووی سەرزەنشت و سۆزەوە بە تووڕەییەوە سەری ڕاوەشاند و وتی، بەڕاستی کێشەیەکە بۆ خۆی. لەگەڵ قسەکانیدا ڕووی لە ڕاستکۆڵ نیکۆف کرد و خێرا بەسەر تا پای لەشیدا هەڵیڕوانی زۆری بەلاوە سیر بوو کە بەم جلەش ڕووکۆنانەوە ئاوا پارە ببخشێتەوە پاسەوانەکە پرسی ئەم کچت لە شوێنێکی لێرە دوورتر دیوە ڕاستکۆڵنییکۆڤتی پێموتیت هەر لێرە بە شەقامەکەدا تێپەڕی لارە لارەی بوو هەرکە گەشتە سەکۆکە بەسەریدا کەوت پاسەوانەکە وتی، چ بێ شەرمێک لەم ڕۆژانەدا ڕووی لە دنیا کردووە، خودایە! بەم مناڵیە و لەم کاتەدا و سەرخۆشی هەڵیان خڵەتاندووە، بێ گومان وایە جلەکانیشی دڕاوە، ئای چ بێ ڕەوشتیەک بڵاو بۆتەوە، پێچێت خانەدانیش بێت و هەژار کەوتبن، لەم بابەتانە ئێستا زۆرن دیارە خانومانە وەک کچە خانەدانەکان دیسان بەسەری دانوشتایەوە ڕەنگە خۆشی کچی هاوتەمەنی وای هەبێ کە وەک کچە خانەدان و نازەنینەکان بن و پەیڕەوی لە هەموو ئاداب و ڕفتارێکی ڕەوشت باشەکان بکەن و لە ڕێوڕەسمی باو دەرنەچن. ڕاستکۆڵنییکۆف بە نیگەرانیەوەتی گرنگ ئەوەیە نەیدەین بەدەست ئەم بێ ڕەوشت و داوێن پیسەوە بێگومان ڕسوایەکە دیارە ئەیەوێت چی بکە بێ ڕەوشتە ناژوات لەوەدا بوو توڕە بێ بەڵام پەشیمان بووە و بە نیگایەکی نەفرەت لێکردنەوە وازیهێنا ئینجا لە سەرخۆ دە هەنگا و دوور کەوتەوە و دیسان وەستا پاسەوانەکە بە دەم بیرکردنەوە وتی ئەتوانین نەیدەینێ بەڵام خۆزگا بمزانیایە بۆ کوێیە بین ئەگەر نا کچی باش ئەها کچی باش هەر بە دەمەم قسانە و دیسان بەسەر کچەکەدا چەمایەوە کچەکە کتوپڕ بە تەواوی چاوی کردەوە و بە وردی ڕوانی وەک ئەوەی شتێکی دەستگیر بوو بێ لەسەر سەکۆکە هەستا و بەرەو ئەو شوێنە گەڕایە و کە لێی هاتبوو بەدەم دەزراوە شاندنەوتی ئاه بێشەرمەکان هێشتا دەست بەردارم نابن پاشان خێرا کەوتە ڕێ بەڵام لەبەر ئەوەی لارە لارەی بوو پیاوەکە لە ڕێگایەکی ترەوە کەوتەوە دوای و چاوی لێ نەئەتروکان. پاسەوانە سمێڵ بابڕەکە بە جەخت لێکردنەوە بەڕاست کۆڵنییکۆفی وت مەترسە ناهێڵم کەوتە دوایان پاشان هەناسەیەک هێڵکێشا و بە دەنگی بەرز وتەوە ئاه چ بێ ڕەوشتێک بڵاو بۆتەوە لەو کاتەدا وەک شتێک بەڕاست کۆڵنییکۆفدا چزابێ بە تەواوی هەموو شتێکی لێ چەواشە بوو لە دواوە هاواری لە پاسەوانەکە کرد وتی ئاها گوێ بگرە پاسەوانەکە ئاوڕیدایەوە ڕاست کۆڵنییکۆڤوتی وازی لێبهێنە تۆ هەقت چییە وێڵی بکە لێی گەڕێ با ڕابێرێت بەدەست ئاماژەی بۆ لای پیاوەکە کرد آخر تۆ چه هەقت بەسەریەوە هەیە پاسەوانەکە لە مەبەستی نەگەیشت بە سەرسامییەوە چاوی لە لاوەکە بڕی. ڕاسکۆڵنیکۆف پێکەنی، پاسەوان هەناسەی هەڵکێشا و کەوتە دوای پیاو و کچەکە. زۆر لەوە دڵنیا بوو کە ڕاسکۆڵنیکۆف یان شێتە یان لە شێت خراپترە. ڕاسکۆڵنیکۆف کە بە تەنیا مایەوە بە توڕەیی وتی، بیسکۆپیکەکەی بردم. باشە. لەویش پارە وەرەگرێت و کچەکەی لە چنگ ئەنێت و ئیدی کار لێرەدا بە کۆتاییەگا. باشە ئەسڵەن من بۆ بیرم لە هاوکاری کردن کردەوە آخر من بۆ یارمەتی بدەم ئایا من مافی ئەوم هەیە یارمەتی خەڵک بدەم خۆیان کرد بە زیندوی یەکیانە خوارد بە من چی کەی من مافی ئەوم پێدراوە بیست کۆپێک ببەخشم بۆ پارەی من بوو لەگەڵ ئەم قسە سەیرانەدا باری ڕاستکۆڵنییکۆف نا دروست بوو لەسەر سەکۆ خاڵیەکە دانیشت بیر ئاڵۆز بوو تێگڕا هەموو بیرکردنەوەیەکی ئەو چرکەساتەی دژوار ئەهاتە بەرچاو حەزیەکرد بە تەواوی خۆی فەرامۆش بکا هەموو شتێکی لەبیر بچێتەوە پاشان بێتەوە سەرخۆی و لە نوکەوە دەست پێ بکاتەوە کە تەماشای گۆشە خاڵیەکەی سەکۆکەی کردوتی کچی بێچارە دێتەوە هۆش خۆی ئەگری پاشان دایکیش یەزانێ لە پێشا لێدات و پاشان بە قامچی ئەکەوێتە وێزەی، ڕەنگە دوای ئەوە سوکایەتی پێ بکات و دەری بکا. ئەگەر دەریشی نەکا، یەکێکی وەک داریا فرانتسوڤنا بۆ نەکات و ئەوسا کچە ئەکەوێتە هاتوچۆی ئەملا و ئەولا، دوای ئەوەیش نۆرەی خەستەخانەیە. هەمیشە ئەمە لەو کەسانە ڕووەدا کە لەگەڵ دایکیاندا زۆر پاکەژین و بە دزی ئەوانەوە بێ ڕەوشتییەکەن، دوای ئەوەیش دیسانەوە بۆ خەستەخانە. شەراب، چاخانە و دیسان خەستەخانە، دوای دوو سێ ساڵیش لە کارەکەوێت و بەم جۆرە تێگڕا نۆزدە یان هەژدە ساڵ تەمەن بەسەرەبا بۆ من لەمانم نەبینیوە ئەمانە چۆن بەم ڕۆژە گەیشتن تەواو بەم شێوەیە ئاه جا بە من چی ئەڵێن ئەبێت وابێ ئەڵێن هەر ساڵی ژمارەیەکی وە یان ڕێژەیەکی سەدی هەیە کەوای لێبێ گۆڕ بە گۆڕ چن. دیارە ئەمە بۆ ئەوەیە کە کەسانی تر ئاسوودە بژین و خەڵکی دی تەنگیان پێ هەڵنەچنن. ڕێژەی سەدی بەڕاستی ئەمە وشەگەلێکی بەتامن، وشەی ئاسوودەبەخشن و زانستی. هەر کە وتیان لە سەدا چەند، دیارە ئیتر ترسی تیا نامێنێ. بەڵام ئەگەر وشەیەکی تری ئاسایی بێ، ئەوسا بێگومان جێی مەترسییە. چۆن ئەگەر دنیای ئازیزیش بکەوێتە ناو ئەو لە سەدا چەندەوە؟ ئەگەر نەبوو بە یەکێک لەوانە ئەڕواتە نێو دەستەیەکی ترەوە لە پرا ڕاستکۆڵنییکۆف بیری کردەوە بەڵام من بۆ کوێچم سەیرە آخر من بە مەبەستێک کەوتمەڕێ هەر کە نامەکەم خوێندەوە بێوەستان کەوتمەڕێ بەرە و دوورگەی ڤازی لیڤسکی بۆ لای ڕاز و میخین ڕاستە ئێستا بیرم کەوتەوە بەڵام بۆچی؟ بۆ بیری ڕۆشتن بۆ لای ڕاز و میخین ئێستا لە سەری داوم سەیرە سەری لە خۆی سوڕما بوو ڕاز و میخین هاوڕێکی کۆنی زانکۆی بوو سیر ڕاستکۆڵنییکۆف تا لە زانکۆ بوو هاوڕێکی نەبوو تێکەڵ بە کەس نەبوو نەچووە لای کەس و ئەگەر یەکێک بهاتایە بۆ لای بە زەحمت پێشواز لێکرد سەرنجام زوو هەموو پشتیان تێکرد نە لە دانیشتنی گشتیدا، نە لە گفتوگۆدا، نە لە ڕابواردندا و نە لە کار و باری تردا بەشداری ناکردن. بە هەموو توانایەوە خەریکی خوێندن بوو. بیری لە خۆی ناکردەوە، بۆیە ڕێزیان لێگرت، بەڵام کەس خۆشی ناویست. زۆر هەژار و زۆریش لە خۆی بایی بوو. گەلێک کەمدوو بوو، ئەدوت نهێنیەکی لە خۆیدا حەشارداوە، هەندێک لە هاوڕێکانی وایانەزانی وەک مناڵ تەماشای هەموویان ئەکا کە شایانی چاودێری لێکردن بن، وەک ئەوەی لە باری زیرەکی و زانست و بیروباوەڕەوە لە هەموویان لە پێشتر بێت و بە سووکی لە ڕا و ئارەزووەکانیان بڕوانێ. بەڵام کەس نازانێ چۆن ئەوەندە لە ڕاز و میخینەوە نزیکە، نەک تەنیا نزیکی بەڵکو لەگەڵ ئەودا ڕاست و ڕەوان و هاودەمتریشە، هەرچەندە لەگەڵ ڕاز و میخیندا هەر ئەبووابێ. ڕاز و میخین لاوێکی گەلێک چاک، ڕەند و میهرەبان بوو. میهرەبانیەکەی گەیشتبووە ڕادەی سادەیی، بەڵام لە پشت ئەو سادەییەوە هەست بە قووڵی و ویقارەکرا، هاوڕێ هەرە باشەکانی درکیان بەم ڕاستیە کرد بوو بۆیە هەمویان خۆشیانەویست بە هیچ جۆرێک گەمژە نەبوو ئەگەرچی هەندێک جار زۆر سادە دەرەکەوت دیمەنی سەرنجڕاکێش بوو باڵا بەرز لاواز و موڕەش و کەمتر ڕیشیە تاشی هەندێک جارە کەوتە شەڕ و ئاژاوە نانەوە بە پاڵەوان ناوبرا شەوێکی درەنگ لە ناو کۆمەڵێک بێ ئەدەبدا لە زەلامێکی کەتەی درێژی سرەواند و بە زەویەکەوە خپی کرد ئەی توانی بێ سنوور بخواتەوە ئەیشی توانی هەر نەخواتەوە هەندێک جار شەیتان بازارێکی ناڕەوای سازدە بەڵام توانای ئەوەیشی هەبوو خۆی لێ دەرباز بکە شتێکی تر لە تایبەتمەندیەکانی ڕازۆمیخین ئەوە بوو کە هەرگیز شکست پەلوپۆی ناشکاند و هیچ پێشاتێکی خراپ دەستەوەستانی ناکرد ئەیتوانی لەسەر بەردی ڕەق بژی و بەرگەی برسێتیە زۆر و سەرمای سەخت بگرێ زۆر هەژار و بێکەس بوو کاری هەمە چەشنەیە کرد و خەرجی خۆی بەدەزەهێنا گەلێک سەرچاوی پێزانی کە کاری تیابکات و خۆی پێ بژیێنێ ساڵێکی ڕێک بە درێژایی زستانەکەی ژوورەکەی خۆی گەرم نەکرد و سور بوو لەسەرەوەیش کە ئەمە باشتر و بەکەڵکترە چونکە خەوتنی بەر سەرما خۆشترە لەو کاتەدا ئەویش ناچار بوو بۆ ماوەیەکی کەم واز لە زانکۆ بهێنێ بەڵام بە هەموو توانای هەوڵی ئەوەی بوو دۆخەکە لە بارتر بێ بۆ ئەوی بتوانێ درێژە بە خوێندنەکەی بدا چوار مانگی تەواو بوو ڕاست کۆڵنییکۆف سەردانی نەکرد بوو ڕاز و میخینیش بە جێگای ئەوی هەر نازانی ڕۆژێک دوو مانگ لەوە پێش جارێکیان نزیک بوو لە کۆڵانێکدا بە یەکتر بگەن بەڵام ڕاستکۆڵنییکۆف ڕووی وەرگێڕا و بۆ ئەوەی ڕاز و میخین نەیبینێ بەرەو شەقامێکی تر چوو ڕاز و میخینیش لەگەڵ ئەوەیشدا کە هەستی پێکرد چونکە نەیویست هاوڕێکی دڵگیر بێ ڕێی خۆی لەبەرگرت و ڕۆیشت